ئێوە گومانتان نەئەبرد کەوا دەرەچن و خۆیشیان گومانیان وابوو کە قەڵاکانیان کە خۆیانیان تیایانا حەشار ئەدا ڕێی ئەوەیان بۆ ئەگرێ کە دەسەڵاتی خوا بەسەریانا زاڵ ببێ بەڵام خوا لە لایەکەوە بۆیان هات و دای بەسەریانا ئەوان بۆی نەچووبوون و بە خەیاڵیانا نەهاتبوو ترسی خستە دڵیانەوە و وای لێکردن بە دەستی خۆیان و بە دەستی موسڵمانان ماڵی خۆیانیان وێران و کاولە کرد. ئەگەر خوا نەینووسیایە لەسەریان ماڵ و ئاواییەکانی خۆیان چۆڵ کەن بەپێی ئەو ڕێکەوتنەی لەسەری ڕێکەوتن لەگەڵ پێغەمبەر هەر لە دونیادا سزای ئەدان چونکە موسڵمانان هێرشیان ئەهێنایە سەریان و وایان پێ ئەکردن کەوا بە جولەکەی بەنی قوڕەیزەیان کرد و لە ڕۆژی قیامەتیشا ئازاری ئاگری دۆزەخیان بۆ هەیە. هەر دەسکەوتێ خوا گێڕابێتیەوە لە کافرەکانەوە بۆ سەر پێغەمبەر و دابێتی بەو، ئەوە خۆ ئێوە ئەسپ و چوارپێتان بۆ تاو نەداوە بڕۆن دەستی بەسەرا بگرن تا بڵێن حەقی خۆمانە، بەڵام خوا پێغەمبەرانی خۆی زاڵ ئەکا بەسەر هەر کەسێکا کە خۆی مەیلی لێ بێ و خوا توانای بەسەر هەموو شتێکا هەیە. هەر دەسکەوتی خوا گێڕابیەتیەوە لە خەڵکی ئەو دێهاتانەوە کە موسڵمانان دایان بەسەریانا و داگیریان کردن ئەوە بۆ خوا و بۆ پێغەمبەری خوا و بۆ خزم و خوێشانی پێغەمبەر و بۆ هەتیو و هەژار و ڕێبوارانی موسڵمانانە بۆ ئەوەی دەست بە دەستی پێ نەکرێ لە نێوان دەوڵەمەندەکانتانا و بیبەن بۆ خۆیان و پێغەمبەریش هەرچی دانێ لێی وربگرن و هەرچیشی نەدانێ و وتی لێی گەڕێن لێی گەڕێن و لە خوا بترسن خوا سزای سەختە ئەوە تۆ سەیری دووڕوەکان ناکەی بە برا کافر جولەکە و گاورەکانیان ئەڵێن بەڕاستی ئەگەر ئێوە لە ماڵ و موڵکی خۆتان دەرکران ئێمەیش لەگەڵتان دەرئەچین و لە هەرچیەکدا زیانی ئێوەی تیابێ هەرگیز بە گوێی کەس ناکەین و ئەگەر جەنگتان لەگەڵ کرا یارمەتیتان ئەدەین و خوایش شایەتە ئەوانە بەڕاستی درۆ ئەکەن. ئەگەر ئەو کافرانە دەرکران ئەو دوو ڕوانە لەگەڵیان دەرناچن و ئەگەر جەنگیان لەگەڵ کرا یارمەتیان نادەن و ئەگەر چویشنە مەیدانی جەنگەوە بۆ یارمەتی دانیان هەڵدێن و پشت پێ هەڵەکەن و پاش ئەوەیش کافرەکان یارمەتی نادرێن و ئەشکێن و یارمەتی کەس سودی بۆیان نابێ رب العالمین. میسالی ئەم دوو ڕوانە لە هاندانی جولەکەدا کە بە گژ موسوڵمانانا بچن وەک میسالی شەیتان وایە کە کەوتە بن کڵیشەی ئادەمیزاد و پێی وت کافر ببە و باوەڕت بە خوا و پێغەمبەری خوا نەبێ جا کە کافر بوو حاشای لێ کرد و وتی من بێ بەریم لە تۆ من لە خوای پەروردگاری هەموو جیهانەکان ئەترسم. سبحان اللە عما یشرکون. خوا ئەو خوایە هیچ پەرستراوێکی بەڕاستی لەو بەولاوە نیە پادشای هەموو جیهانە پاکە لە هەموو ناتەواویەک سەلامەتە لە هەموو کەم و کورتیەک ئاسایش بەخشی هەموانە ئاگەدار و پارێزگاری هەموو شتێکە زاڵە بەسەر هەرچیەکا بیەوێ بیکا چی بوێ بکرێ خەڵک وا لێ ئەکا ئەوە بکەن گەورەترە لەوە کە پێویستی بە هیچ ببێ و هیچ ناتەواویەکی تیا بێ پاک و خاوێنە لەوەی کە هاوبەش بۆ دانەرەکانی هاوبەشی بۆ دائەنێن. ئەو خوایەیە هەموو جیهانی دروست کردووە و لە نەبوونەوە هێناویەتێ بوون و وێنەی هەر دروستکراوێکی کردووە بەو جۆرەی خۆی ئەیەوێ ناوە هەرە جوانەکانی هەیە هەرچی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە هەموو بێ گردی و بێ عەیبی ئەو ئەڵێن و سبحان اللە ی بۆ ئەکەن و هەر خۆی خاوەن عیزەت و خاوەن حیکمەتە. مەعقیلی کوڕی یەسار ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە صلی اللە علیە وسلم دەگێڕێتەوە کە فەرموویەتی، هەرکەسێ لە بەرەبەیاندا سێ جار بڵێ، پەنا دەگرم بە خوای بیسەری زانا لە شەڕی شەیتانی درکراو، ئەنجا سێ ئایەتەکەی کۆتایی سورەتی حەشریش بخوێنێ، ئەوە خودا دەیسپێرێ بە حەفتا هەزار فریشتە هەتا ئێوارە ڕەحمەتی بۆ دەنێرن. ئەگەر لەو ڕۆژەشدا بمرێ بە شەهیدی دەمرێ و هەر کەسێکیش ئێواران ئەمە بڵێ و بخوێنێ هەمان پلە و پایەی هەیە. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.